هەڵبەستی بێ وێنە یان لە ژێر چەپۆکی مەرگە پەنجەی ئازار خوێ ئەکاتە توێی برینم دەروونم پڕ لە سامۆتکە و لە کسپەیە خەفەتاویم لاڵە جەنگی پێکەنین خەفەتاویم لاڵە چەنگی پێکەنینم دڵەی پەستم پڕ لە ژان و لە کڵپەیە بە هەستی وێڵ چەن تێبینی لە دوورەکەم زیاتر ئەگریم بە داخەوە پەرۆژە بم بە هەوری داغ کۆشکی ڕازم خاپوورەکەم لە وێرانەی تەنیاییدا خامۆشە بم تەمی ناسۆر وردە وردە شاڵاو دێنێ بۆ مەبەست و بیرەوەری و هیوا و ئاوات بێگومانە کەوا ئایان خنکێنێ مۆمی گیانم لە تروسکە و پرشنگە خات تاریکایی بەسەر ئاسۆی ژینمادایە گوڵێ زەردم لە بەهاری تەمەنمدا کزەی وەرین ئەخاتە دڵ هەرچی باوێ تێئەپەڕێ بەناو دنیای چیمەندا بێ ئارامی خەوی لێم وون کردووە دەریای خەم بە نینۆکی بە بن ئەکا تاپۆی مردن وا ڕووی لە من کردووە دەستی لەسەر بیناقاقام توند ئەکا ئەوا ئێستا لە تروسکەی ئاونگ ئەچم لە لافاوی نهێنیدا نوقم ئەبم لە ئاوازی هەورێکی بێ پرشنگ ئەچم لە سامناکی شەوی ژینا گوم ئەبم.